شەهرەزاد گێڕایەوە لاوتی ڕۆژی دواتر چوومەوە بۆ لای کچەکە دوای کەمێک دەستی دا تورەکەیەک پارە و بەمنی وت هەستە با بڕۆین گۆڕەکەیم پیشان بدە با بچین گۆڕەکەی هەڵبەستین و گومەزێکی بەسەرەوە بۆ دروستکەین چەند شعرێک لەسەر کێلەکەیە نووسین هەرچێکیش لەم پارێ مایەوە بۆ گیانیەکەین بەخێر ئەمجا پێشی کەوتم و لە دواوە جار جارە دەستی بە تورەکەکەدا کرد و خێری ئەبەخشیەوە هەموو جارێک لە بەرخۆی و ئەیوت ئەمە خێری گیانی عزیزە کە تا مرد نهێنی پاراست تا گەشتی نە گۆڕستان تورەکە پارەکە هیچی تیانەمایەوە ئەم جاخۆی دا بەسەر گۆڕەکەدا و زۆری لاوانەوە دواتر قەڵەم و چەکوشێکی ناسکی جوانی دەرهێنا و کەوتە هەڵکۆڵینی پیتی شعرەکان کە زۆر جوانکارانە ئەینوسی گۆڕێکم بینی لە نێوان باخە چوارلای لە خونچە و لە گوڵە باخە لە زێوانم کە پرسی چێە گۆڕی کەسێکە گشت بۆی بەداخە نزام کرد کەوا یەزدان لێی خۆش بێ لە بەهشت پەری جێگەی بۆ ڕاخا عاشق داماوە تا لە گۆڕیشدا خۆڵی سەریشی پۆخڵە و زاخە بلوایە دەورم بە باخە کردی فرمێسکی چاوم ئەکرد بەناخە ئێدی دەستی بەگریان کردەوە دواتر کە جاروبارێک سەرم ئەدا زۆری ڕێز لێگرتم، منیش سەرم کردە سەر خواردن و جل و بەرگ و بەڕاستی خەمی ئامۆزاکەم مۆلانا، پێکێک شەرابم خواردەوە چوومە دەرەوە بێ ئەوەی بزانم زەمانە چی بۆ من سازداوە. بە ڕێگادا کە ڕۆشتم بێ ئاگا بووم لە خۆم. کە بە کۆڵانێک داڕۆشتم پیرەژنێکم بینی مۆمێکی داگیرساو بە دەستێکیەوە بوو نامەیەکی لولکراو بە دەستەکەی تریەوە بوو کۆڵانەکەش ناوی کۆڵانی نەقیب بوو گوێم لێگرت ئەم شعرەی ئەوت سەرچاوم بەخێرت دێنم جوانی زمان شیرینم خاوەنی سڵاو و ڕێز هێز و تواناوتینم هەر کە منی بینی وتی کوڕەکەم گەرە توانی ئەم نامێن بۆ بخوێنەوە ئەم جا نامەکەی دا دەستم منیش بۆم خوێندەوە لە کەسێکی دوورە دەست بۆ ئێوەی خۆشەویست کامە بیست زۆر خۆشحاڵ بوو بە منیشی وت خوا دەرود لێ بکاتەوە کە ئەوە دڵی منت خۆش کرد ئەم جا نامەکەم دایە و دەستی لێی دا و ڕۆیشت کەچی دوای کەمێک هاتەوە سرە ڕێموتی بە قوربانی سەرت بم بەڵکو تا ئەو دەرگای ماڵەی ئەو بەر ڕێگاکە لەگەڵم بیت نامەکەیان لەم دیو دەرگاکەەوە بۆ بخوێنیتەوە چونکە بڕویان بە من نەکرد منیش پرسییم بەسەرهاتی ئەم نامەیە چییە پێی وتم ئەمە نامەی کوڕێکمە ئەوە دە ساڵە نەمدیوە بۆ بازرگانی چۆ وڵاتان و ئێمەش دەستمان لێشت بوو وامانزانی نەماوە خوشکێکی هێشە و ڕۆژ بۆ یەگری تا ئەوە بوو ئەم نامەی گەشتە دەستمان وتم ئەوە تا سەلامەتەوە ماوە پیرێژنەوت یاخر کوڕم ئەمەی تۆم پێوت بڕوام پێناکە پێی وتم بڕۆ ئەوەم بۆ بێنە کە بۆی خوێنیتەوە ئیدی دڵی خۆشە بێ پێغەمبەر درودی خوالێ بێ فەرمێتی هەرکەس دڵتەنگان دڵخۆش نەکا خوا سەد جار دڵتەنگی ئەکاتەوە منیش پەنام بۆ تۆ هێناوە منیش وتم بە چاوان شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەوی سەد و نۆزدە. شەهرەزاد جێڕایەوە پیرێژن پێشم کەوت و من بەدوایدا تا گەیشتینە بەردەرگای خانوێکی خۆش، دەرگاکەی گۆبکەی مسی پێوە بوو، لە پشت دەرگاکەو ڕاوەستا، بە زمانێکی عەجەم بانگی کرد، هێندەم زانی کیژۆڵەیەک هات بە خۆبادان، پێیەکانی بە پاوانەی زێڕ، هەر مەچەکە و دوو بازنگی زێڕ کە بە مرواری دائەخران، ملوانکەیەکی زێڕینی گران بەهای لە مل دابوو، گوێ بە گوارەی مرواری سەرپۆشێکی بەسەردا دابوو، بە نقێمی گران بەها نەخشابوو. ئەمجا پرسی دایە ئەمەیە کە نامەکە خوێنێتەوە ئەویش وتی بەڵێ لە درزی دەرگاکەوە دەستی بە نامەکەوە درێژ کرد کە بم داتێ بۆی بخوێنمەوە هێندەم خۆش بوو نامەکەم لێوەرگرت کاتێکم زانی پیرێژنە لە دواوە سەری نا بە پشتمەوە و پاڵی پێوەنام بەسەر حەو داڵان دا ڕەت بووین. ئەمجا منی بردە هۆڵێکی گەورە کە چوار هەیوانی بە چوار دەورەوە بوو. سەیرت بکردایە هێندە ڕازاوە بوو خەیاڵ دەڕۆیشت کە هەمووی بەردی مەڕمەڕ بوو. فەرشە ڕاخراوەکانی دێباجەی ئاوریشم بوون. دوو سەکۆی تێدا بوو کە بە خشتی زەرد دروستکرابوون. جێگاکەی سەری نەخشی زێڕی سوور بوو کە بە نقێمی زێڕ و مرواری نەخشابوو. کەژاوەیەک بوون بۆ خۆیان. ئەمجا پێی وتم کامیانت پێ باشە ژیان یان مردن منی ژوتم ژیان ئەم جاوتی کەواتە مارم بکەو بم هێنا وتم هیچ پێم خۆش نییە هی وەکو تۆ مارە بکەم وتی گەر من مارە بکەی لە دەلیلەی دۆست دڕزگارە بی ئەو دەلیلەی کە شەوانە ئەچی تەلایی کە ئێستا خواتوشی بەڵای کردووە بەو خویە لەو ژنە مەکربازتر نییە پێش تۆ زۆری کوشتووە پێم سەیرە چۆن لە دەستی قوتار بووی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی سەد و بیست. شەهرەزاد دەستی پێکردەوە ئامۆزاوتی کە ئەمانەی پێوتم سرم سوورما پێم وت خانم ئەو ژنە چۆنە ناسی وتی زەمانە چۆن بەڵا و قۆرتەکانی ئەناسێتەوە منیش ئاوا ئەیناسم بەڕاستی ئەمەوێت بەسەرهاتی خۆتم لەگەڵ ئەو ژنەدا بۆ بگێڕیتەوە تاک و تێبگۆم و بزانم چۆن ڕزگارت بۆ لە دەستی منیش لەگەڵ عزیزەی کچامۆزامدا چیم بەسەرهات بوو گێڕامەوە چاوانی پڕ فرمێسک بوونوتی خوا لێی خۆش بێ کە بیستی ئامۆزاکە مردووە دوو دەستی پێکدان وتی خوا لێ خۆش بێ ئامۆزاکەت مرد و هەر ئەویش بووتە هۆی سەلامەتی تۆ لە دەست دەلی لی مەکرباز ئەو نەبواە تۆ تیا چوو بوویت هەرچەند سنگم پڕە لە قسە بەڵام ناتوانم هیچ بڵێم زۆرە ترسم لە ناوت بەرێ منی ژوتم ئەرێ بەخوا ئەوە بەسەر هاتم بوو وتی ئیدی چاوەڕێی ئەوە مەبە عزیزەیەکی ترت دەستکەوێتەوە ئەمجا وتم پێشەوەی بمرێ ئامۆژگاری کردبووم ئەم دوو ڕستێن پێ بڵێن وەفا شیرینە غەدر قێزەونە کامەی بیزوتی دەبە و خویە ئەو دوو ڕستەیە تۆی لە دەستی ئەو ڕزگار کردووە ئێستا دڵم بێخەم بوو ئەو واگەێنێ کەیتر زیانی پێنابەخشێ کچە ئامۆزاکەت تا زیندوو بووە نەیهێشتووە لە ناوت بەرێ کە مردوشە توی پاراستووە بەوەی کە بەو دوو ڕستێ بەدەلی لە بڵێ تۆ زۆر غەشی مساویلکەیت هیچ نازانی لە مەکری ژنان و پیرێژنە فێڵبازەکان منی ژوتم نە بەخوا هیچی لێ نازانم ئەم چاکی ژەکەوتی بێخەم بە من کەویستم تۆمارم بکەی دەمویست بە گوێرەی شەر و سنەتی پێغەمبەر دوردی خوای لێ ببمە ژنت ئێستاش دەوڵەمەندم و نانی گەرمم لە خوانە ئاویش لە مەرکانە ئەمجا چەپڵێکی لێدا کە پیرێژن وەڵامی دایە و فەرمانی دا بابێن کاتێکم زانی قازیەک و چوار شایەت هاتن ئەم جا لەوێدا بە قازیوت پێشەکی و پاشەکی مارەیم هەموو وەرگتووە لەسەر و ئەمانەشەوە بۆم بنووسن دە هەزار درهەمی ئەم مێردەم قەرزارم، دواتر ویستم بڕۆم، کەچی وتی، وەی وەی! پێتوایە هاتنەت دەرەوەش وەکو چوونە گەرماوە؟ بەخوا پێموایە وازانی منیش خاتوو دەلیلەی دەستبڕم؟ هەرگیز وا بیر نەکەیتەوە تەنیا تۆ مێردی منی، بەگوێرەی شەرع و سوننەت، گەر سەرخۆشیت وەرەوە هۆشخۆت، ئەم دەرگایش ساڵی ڕۆژێگەکرێتەوە حەزەکەی بڕۆ سەیری دەرگاکە بکە چوم سێرێکی دەواازەی دەرەوەم کرد و گەڕامەوە پێم وت داخرا و کڵۆم دراوە بزمان ڕێش کراوە ئەم جاوتی ئەزیژیان لە ئارد و برنج و ڕۆن و میوە و پەلەوەر و مەڕ هێندەمان هەیە بەشی چەند ساڵێگەکە لەبەرەوە ئەو دەواازەیە ساڵانەکرێتەوە منیش پەیمانم دایە ئەویش بە قورآن و شمشێر و بەتەلاق سوێندی دام کە بگەڕێمەوە چوومە دەرەوە لاواز و بێتاقەت لەو ژیانە ناخۆشە چوومە و ڕەزوو باخەکە ببینم وەکو جاران کراوە بوو بۆیە تووڕە بووم وتم ساڵەکە ئێرەم جێهێشتووە کە ئێستاش گەڕاومەتەوە دەرگا ئاواڵایە لە دڵی خۆم داوتم ئاخۆ کیژەکە وەکو خۆی ماوێ یان نا پێویستە بچمە ژوورەوە پێشەوەی سەر لە دایکم دەم شارەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو سەد و بیست و یەک. شەهرەزاد دەستی کردەوە بە جێڕانەوەی بەم جۆرە عزیز وتی خۆم کرد بە ڕەزەکەدا کیژەکە هاواری کرد، هێندەم زانی دە کۆیلە هاتن و پەلاماریان دام و دامیان بە زەوی دا، خۆیشی بە چەقۆیەکی تیژەوە هەڵیکوتایە سەرم و وتی، هەر ئێستا سەرت ئەبڕم و ئەتکوژم، ئەمەش کەمترین سزایە لە بەرامبەر ئەو تاوانەت دا کە بەرامبەر ئامۆزاکەت کردووتە. کاتێ سەیری خۆم کرد، لە ژێر دەستی کۆمەڵێک کۆیلە دام و کیژە بە چەقۆیەکی تیژەوە بە سەر سەرمەوەیە. ئەو دنیام بە چاوی خۆم بینی بۆیە لە کیژە پاڕامەوە کەچی هێندەی دی تونند بوو فەرمانی دا هەردوو دەستم بەستن ئەوانیش بە قسەیان کرد ئەمجا فەرمانی دا فەلاقیان کردم هێندەیان لێدام لە هۆشی خۆم چوم کە بە ئاگا هاتم بە خۆمت سربڕینەکەم لەم لێدانە پێ باشترە لەو کاتەدا قسەکەی ئامۆزاکەم بیرکەوتەوە کەیوت خوا پەنات بدا لە خراپەی دەستم کردە هاوار و پاڕانەوە تاکوو دەنگم نووسا. ئەمجا کەوتە تیژکردنەوەی چەقۆکە و بە کۆیلەکانی وت، سەریم بۆ بگرن، منیش خوا و ڕاسان دوو ڕستەکەی ئامۆزام بە دەمدا هات لەو کاتەدا، وەفا شیرینە، غەدر قێزەونە. هێندەم زانی وەستا و قیژاندی. خوا لێت ببوورێ عەزیزە. تاکو زیندوو بوویت بە فریای ئامۆزاکەت کەوتی بە مردوویش هەر فریای کەوتی بە مردوویش هەر فریای کەوتی ئەمجا پێی وتم وا بەهۆی ئەو دوو ڕستەوەم جارش ڕزگارت بوو دیسان وتی هەستە بچۆ بۆ لای ژنەکەت خوا لە ئامۆزاکەت خۆش بێ ڕزگاری کردیت سەر و قژت دابێنە و هەر بۆ ئامۆزاکەت بپارڕێوە ئەمجا شەقێکی تێڵ دام و هەڵی ساندم ئیدی منیش لە ماندوێتیدا وردە وردە گەشتمە ماڵ کاڕوانم دایکم شین و شەپۆڕێتی لە بەرخۆیۆڵێ خۆزگەم زانی کوڕە شیرینەکەم ئێستا تۆ لە کوێی منیش بە گریانەوە خۆمدا بەسەریدا کە سەیری کردم زۆر بێ حاڵ و زەفت هەڵگەڕام ئامۆزاکەمی بیرکەوتەوە ئەو هەموو چاکەی بەرامبەرم کە چەندی خۆشەویستم ئەمجا دایکم پێی وتم کوڕەکەم باوکیشت مرد هەر کە وەم بیست لە پەژارەدا بورامەوە کە بە ئاگاتمەوە سەیری شوێنی ئامۆزاکەم کرد کە لێ دانیشت هێندەی دیگریام شارەزاد هەستی کرد شەودرەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد دەستی بە گێڕانەوە کرد و وتی لاوەکە تاوکو نیوەشەو گریا ئەڵێ دایکم پێوتم باوکت ئەوە دە ڕۆژێکە مردووە پێم وت ئێستا بۆ ئامۆزاکەم نەبێ بۆ کەسی تر ناگریم چونکە ئەو منی زۆر خۆشەویست منیش ئەوم پشتگوێ خست بوو دایکم پرسی بۆچیت بەسەر هاتووە ئیتر چیم بەسەر هاتبوو بۆم جێڕایە و یەک سعات دایکم گریا ئەمجا هەستا چوو خواردنی ئامادە کرد و پێکەوە خواردمان ئەمجا چی ترم بەسەر هاتبوو بۆم جێڕایەوە ئەوی ژووتی لەخوا بە زیاد بێ کە سەری نەبڕێبیت ئەمجا کەوتە تیمارکردنم تاکو چاک بوومەوە ئەمجا دایکم وتی ئێستا کاتی ئەوەیە سپاردەی ئامۆزاکەتت پێشکەش بکەم حەڵی خۆتە چونکە سوێندی داوم کە دیاری بەگریت بدەمێ تا ئەو کاتەی بە دەمگریانە و ناوی ئەهێنیت ئێستا و مەرجەت بەجێگەیان ئەمجا هەستا و سندوقێک هێنا و ئەم پارچە قماشەی دەرهێنا کە وێنەی ئاسکی تیا نەخشکراوە کە کاتی خۆی خۆم پێشکەشم کردبوو نامەیەکی دی لێکەوتە خوارەوە کە تیا نووسرا بوو ئەوە بزانە ئامۆزاجان من گردنم ئازاد کردیت لەخوا پاڕێمەوە کە لە فێڵ و بەڵاو خراپەی دەلیلە بتپارێزە سوپاس بۆخوا کە مەرگم پێش مەرگت کەوت ئەم پارچە چنراوەی کە وێنەی ئاسکیتیا بپارێزە چونکە کە تۆم لێون بواە ئەم ئاستە دڵ ناوام بوو دیسان نووسرا بوو بۆ خاتری خوا تا توانی خۆت بە دوور بگرە لە خاوەنی ئەم ئاسکە هەرگیز مارەی نەکەیت بزانە کە هەموو ساڵێک خاوەنەکەی ئاسکێک ئەنێرێتە دەرەوە تاکو هەواڵی بڕواتە دەرەوەی وڵات هەموو جارێک ئەم ئاسکە پیشانی خەڵکیە داتوەڵێت خوشکێکم هەیە ئەم ئاسکە وێنە ئەکێشێ ئەی چنێ کەچی درۆشەکە چونکە زانم بەهۆی ئەم ئاسکەوە دوورە وڵاتە بیت و کاتێک منت بیرەکەوێتەوە کە سوودی نییە تاکو نەمرم قەدرم نازانی ئەو ئاسکەش کچێک گوێنەکەی ئەچنێ خەڵکی دورگەی کافورە کە ئەمەم خوێندەوە دەستم کردە گریان ئیتر دایکیشم بۆ من گریا ئیتر هەر سەیری ئەو وێنەم ئەکردووە گریان تاکو ئێوارە هات ساڵێکی ڕەبقم بەو خەمەوە بردە سەر دواتر هاوڕێ بازرگانەکانم بار و بنیان ئامادە کرد و کاروانیان ڕێخست دایکم کە بەمەی زانی ئامۆژگاری کردم کە منیش لەگەڵیان بڕۆم و بازرگانیان لەگەڵ بکەم کە ڕەنگە بەهۆی ئەم سەفەرەوە خەمم سووک بێ. پێی وتم کوڕەکەم بڕۆ ساڵێک یان دوان یان سێ ساڵیشت پێ بچێ ئەوە خەمەکانت بیرەچێتەوە ئاڵوگۆڕێک لە ژیانتا بێ بڕۆ. ئیدی زۆر هانی دام تا ئەوە بوو شتومەکی فرۆشتن و کوتاڵم ئامادە کرد و لەگەڵیان کەوتمە ڕێ. بە درێژی سەفەرەکەم دڵتەنگ و چاو بە فرمێسک بووم، لە هەر شوێنێک لامان بدایە ئیتر ئەم پارچە چنراوەم بڵاوە کردەوە و سەیری وێنەی ئاسکەکەمە کرد و گریام، چونکە ئەو کچە ئامۆزایەم زۆر زۆر منی خۆشەویست، منیش ئەوم پشگوێ خستبوو تاکو بە داخی منەوە سەری نایەوە ئەو چاکەی لەگەڵدا کردم و منیش خراپە ئەوەی خەمەکەمی زۆرتر کردەوە بوو گەیشتینە دوورگەکانی کافور قەڵای بلور کە حەوت دوورگە بوون پاشاکەیان ناوی شەهرەمان بوو شەهرەمانیش کچێکی هەبوو ناوی دنیا بوو بیستم کە و کچە ئەو ئاسکانی وێنە کێشا و ئەیچنین پێشیان وتم کە ئەو ئاسکەش کە بە تۆیە هەر ئەو چنیویەتی دیسان تاسەی ئامۆزا هێندەی دی چاو بە فرمێسکی کردم خستنیە بیرکردنەوەی ئەوە کە خۆ جارێکی دی ئەگەمەوە وڵاتی خۆم تاکو و لای دایکمدا بمرم بە جۆرێک دەستم لە دنیاشت بوو فرمێسک ئەباری لە چاوان بەم جۆرە خۆم لاوان وتیان تۆیش خەمت بیرەچێتەوە پرسیم کەی خەمم ئەڕەوێتەوە وتیان لەمەو دووە وتم چەند سەیرە تەمەەن ڕێ ئەدا بگەڕێتەوە دوای دابڕانی هەرخوازانێ قەرزی ئەشکم کرد تا نەبڕێتەوە لۆمەکار وتی ئارام بیت زاڵی وتم ئارامیش ئەتوێتەوە ئەمە چیرۆکی من بوو پاشاگیان شەهرەزاد دەستی کردەوە بە جێرانەوە تاجی شەهان وتی بەڕاستی بەسەرهاتی وا سەر سڕهێنن هەر نییە حەزم لە پرسیارێکە عزیز وتی فەرمو پرسە ئەوش پرسی ئەو کیژە چۆن بوو کە ئەو ئاسکانەی وێنا کێشا و ئەیچنین عزیز وتی قوربان فێڵم لێکرد تاکو بیبینم بیست بووم ئەو شازادەیە ڕزوباخێکی گەورەی هەیە ئیتر منیش لە ناو ڕز و باخکەدا کە دار و درەخێکی زۆری تیابوو کابرای باخەوانم بینی کە پیاوێکی پیر بوو پرسییم مامە ئەم ڕز و باخەی چێە وتی ئێرە هی شازادە دنیاە کۆشکەکەی لە نێو ئەم ڕز و باخەیە هەر کاتێک بێوێ لە دەرگای نهێنی پشتەوە دێتە ناوی تێر و پڕ بۆن و بەرامەی ئەم گوڵ و گوڵزارە هەڵەمژێ. منیش لێی پاڕامەوە، پیاوی چاک بە ڕێم بدە هێندە لەم ڕەز و باخەدا بمێنمەوە تا بە بەردەممدا ڕەدە بێ با بیبینم. پیرەمێرد ڕازی بوو. ئەمجا بڕێک پارەم دایە تا خواردنمان بۆ بکڕێ. ئیدی کە پارەکەم دایە پێی خۆش بوو. لە دەرگاوە بردمیە ژوور. هەر ڕۆشتین، بردمیە شوێنێکی خۆش و هەندێ میوەی بۆ دانام وتی، بۆ خۆت لێرەت دابنیشە تاکوو دێمەوە. نزیکەی سەعاتێکی پێ چوو. کە هاتەوە، بەرخێکی برژاوی لە بازاڕ کڕیبوو، هێنایەوە، تێروپڕمان لێ خوارد. سەیرم کرد، دەرگاکە کرایەوە. پیرە وتی، خێرا خۆت بشارەوە. کۆیلەیەکی خەساوی ڕەش لە دەرگاوە سەری دەرهێنا و پرسی، کەسی نامۆی لێیە؟ باخەوان وتی، نە، ئەمجا فەرمانی دا دەروازەی باخەکە دابخا. دواتر خاتوو دنیا لە دەرگا نهێنییەکەوە هاتە ژوورەکەمان. ئیتر وەکوو ئەوەی مانگ لە هەوردا بێتە دەر، نزیکەی سەعاتێک لەو ناوەدا هات و چوو. کە گەڕایەوە، منیش لە ڕەز و باخەکە هاتمە دەر و بەرەو ماڵەوە. بۆم دەرکەوت ئەم شازادەیەکە و منیش بازرگانێک ئێدی هاوڕێکانم کاروانی شتومەکیان ئامادە کرد و منیش لە تەکیاندا تا گەیشتینە ئێرە ئەوە بوو لەگەڵ بەڕێزتدا کۆبووینەوە تۆش داوات کرد چیرۆک و بەسەراتی خۆمت بۆ بگێڕمەوە ئەمەش بەسەرهاتی من بوو